دوماهی لاپەڕە سەد و شەست خوێنەر کەواتە پێم وابێت تۆ دەتەوێت پارتێکی تر یاخود پارتی سێم دابمەزرێنیت چونکە تۆ نەمیان ڕەویت و نەپەڕگیریشیت گاندی تۆ بە هەڵەداشویت من هەرگیز بیرم لە دامەزراندنی پارتی سێم نەکردۆتەوە چونکە ئێمە هەموومان بە هەمان شێوە بیر ناکەینەوە. میانڕەوانیش دیسان ڕوانگەیان بۆ پرسەکان جیاوازە. گروپێک کە تاکە ئامانجی خزمەتکردن بێت چۆن دەتوانێت پەیوەندی بە پارتێکی دیاریکراوە بکات؟ من دەمهەوێت هاوکات خزمەتی پەڕگیران و میانڕەوانیش بکەم. کاتێک کە لەسەر پرسێکی دیاریکراو لەگەڵیاندا دەکەومە ناکۆکیشەوە، ڕوانگەی خۆمیان پێش چاو دەخەم و لەسەر ڕێگای خزمەتکردنی وڵاتەکەم بەردەوام دەبم. خوێنەر، ئەدی دەتوانی چی بە هەوادارانی دوو پارتەکە بڵێیت؟ گاندی، بە پەڕگیران دەڵێم، من دەزانم ئێوە سەربەخۆیی هندتان گەرەکە، بەڵام ئەو کارە تەنها بە داخوازی جێبەجێ نابێت، بەڵکو پێویستە لەسەر هەموو تاکێک بەشداری تیادا بکات. ئەو شتەی کە خەڵکانی تر پێمانی دەبەخشێت ناشێت لە نامۆ بەو لاوە زیاتر بێت و نیشتیمانی نابێت. هەر بۆیە هەر هێندە بەس نییە کە ئینگلیس بکەینە دەرەوە بۆ ئەوەی سربەخۆیی دەست بخەین. پێشان واتاکانی سربەخۆیم شرۆڤە کرد. هەروە سربەخۆیی ناتوانرێت بە هێزی چەک دەستەبەر بکرێت. چونکە هێزی دڕندانە بە سروشتی هندیەکان نامۆیە. بەڵکو هندییەکان پێویستە لەسەریان تەنها خۆیان بە هێزی ڕۆحی پڕچەک بکەن. هەروا هەرگیز بڕواتان وانەبێت کە زەبر و زەنگ لە هەر قۆناغێکدا و بۆ گەیشتن بە ئامانجی خوازراو دەبێت پێویست بێت. بە میانڕەوانیش دەڵێم، بەرهەڵستیکردن و ناڕەزایی دەربڕین چیتر نییە جگە لە کردەیەکی ناکۆک بە یاسا و لاوازی ڕۆحیمان دەسەلمێنێت. بڕوابوون بەوەش کە دەسەڵاتی بەڕیتانیا لە هەند پێویستە، مانای نکۆڵی کردنە لە بوونی خودا، چونکە تەنها هەر خودا پێویستە. سەرەڕای ئەوە، ئەقڵ دروستی ئەوەمان بەسەردا دەسەپێنێت واز لە ختوکەدانی گومڕایی ئینگلیز بهێنین و پێیان نەڵێین هێشتا مانەوەتان لە هەند پێویستە. ئەگەر ئینگلیزەکان دەست لە هند هەڵبگرن و بگەڕێنەوە بۆ وڵاتی خۆیان، هند وەکی ئەو بێوەژنە شیوەن ناکات کە مێردەکەی مردووە. ڕەنگە لە پاش ڕۆیشتنی ئینگلیز ئەو خەڵکانە بە گژ یەکدا بچن کە ئینگلیز ناچار بە پێکەوە ژیانی ئاشتییانەی کردوون. بەڵام هیچ بەهانەیەک نییە بۆ ڕێگرتن لە ڕوودانی تەقینەوەیەک کە پێویستە بواری پێبدرێت ڕووبدات. هەر بۆیە ئەگەر تەنها لە پاش ناکۆکی ئەوجا توانیمان ئاشتیکی هەمیشەیی بەرکەمەڵ بکەین دەبا بکەوینە ناکۆکیەوە پێویست ناکات پارتی سێمیش دابمەزرێنین بۆ پاراستنی مرۆڤە لاوازەکان. ئەوە ئەو پاراستنەیە کە بە لاوازترکردنی مرۆڤە لاوازەکان ئێمەی لاواز کردووە. هەتا لەم شتانەش هەر بەناحاڵی بمێنینەوە ناتوانین سربەخۆ بین. هەروەها دەمەوێت گوتەی یەکێک لە پیاوانی ئایینی ئینگلیز ڕاڤە بکەم کە دەڵێت، سەربەخۆیی هاوشانی پاشا گەردانی لە دەسەڵاتی بێگانە باشترە. بەڵام ئەو واتایەی کە ئەو پیاوە بە سەربەخۆیی هندی دەدات، لەو واتایەی سەربەخۆیی تەواو جیاوازە کە من مەبەستمە. پێویستە ئێمە خۆمان ئەوە فێر ببین و خەڵکی تریش فێری ئەمە بکەین. ئێمە هیچ ستەمگەراییەکمان گەرەک نییە کە یاسایەکی بەڕیتانی یاخود یاسایەکی هندی پارێزگاری لێ بکات. گەر بتوانرێت ئەو بیرۆکەیە بهێنرێتە دی، ئەو دەمە پەڕگیران و میانڕەوان دەست لە نێو دەستی یەکدی دەنێن، چونکە ئیدی لە لایەنی هیچ کام لە دوو لایەنەکەوە هیچ بەهانەیەک بۆ سڵکردنەوە یاخود ڕقوقین نامێنێت. خوێنەر. ئەدی چی بە ئینگلیز دەڵێیت؟ گیاندی. بەو پەڕی نەوازشەوە پێیان دەڵێم، من دان بەوەدا دەنێم کە ئێوە فەرمانڕەواییم دەکەن و بێهودەیە لەو بارەیەوە مشتومڕ بکەین، کە داخۆ ئێوە بە زەبری چەک یان بەو یارمەتییەی کە من یارمەتیم داون هەنتان ژێردەستە کردووە. من بەرهەڵستی مانەوەتان ناکەم لە نێو وڵاتەکەمدا. بەڵام گەرچی دەسەڵات بەدەست ئێوەیە تەنها وەکی خزمەتکاری میلەت دەتوانن بمێننەوە چونکە ئەوە ئێمە نین کە پێویستە ئارەزوەکانتان جێبەجێ بکەین بەڵکو ئێوە پێویستە لەسەرتان مل بۆ ویستی ئێمە بدەن دەشتوانن ئەو سامانە ببەن بۆ خۆتان کە لە وڵاتەکەی من چنیوتانەتەوە بەڵام ڕێگاتان پێنادەم لەسەر هەڵنووشینی سەروەت و سامانم بەردەوام بن گەر ویستیشتان دەتوانن ڕژێم لە هەند دابین بکەن، بەڵام پێویستە هەموو بیرۆکەیەکی لەمەڕ قازانجکردن لەسەر حسابی ئێمە لە مێشکی خۆتان دەربکەن. شارستانیەکەی ئێمە پێچەوانەی شارستانێتی ئێوەیە و ئێمە شارستانێتی خۆمان زۆر لە شارستانێتی ئێوە بە باڵاتر دەزانین. ئیدی ئەگەر دانتان بەم ڕاستیەدا نا، ئەوە کارێکە لە بەرژەوەندی خۆتاندایە. ئەگەر دانیشتان پێدا نەنا ئەو دەمە پێویستە لە سەرتان وەکی پەندە ئینگلیزیەکە دەڵێت بە گوێرەی ئەو شێوازە کە ئێمە لە بژێویماندا پەیڕەوی لێ دەکەین لە نێو وڵاتماندا بژین هەروەها نابێت کارگەلێک ئەنجام بدەن کە بە هەر ئاینێک لە ئاینەکانمان ناتەبابن تا ئێوەش فەرمانڕەوە بن ئەرکی سەرشانتانە وەکی ڕێزلێنانێک لە هندۆسەکان گۆشتی مانگا نەخۆن و وەکی ڕێزلێنانێکیش لە مسوڵمانەکان گۆشتی بەراز نەخۆن. تا ئێستا لەبەر ترسنۆکیمان بێدەنگ بووین و قسەمان نەکردووە. بەڵام پێویستە بزانن ڕەفتارەکانتان قوڵترین هەستەکانمان بریندار دەکەن. ئێمە بە کاریگەری خۆپەرستی یاخود ترس بیروڕاکانی خۆمانتان لا نادرکێنین. بەڵکو لەبەر ئەوەی کاتی درکاندنیان هاتووە و چیتر ئەرکی سەرشانمانە بۆ دەربڕینی ئەوەی کە دەمانەوێت دەنگمان بەرز بکەینەوە. هەروەها ئێمە قوتابخانە و یاسا و ڕێساکانتان بە بێسوود دەزانین و دەمانەوێت قوتابخانە و یاساگەلی خۆمان بژێنینەوە. زمانی هندیش زمانی ئینگلیزی نییە، بەڵکو زمانی هندستانییە، هەر بۆیە پێویستە لەسەرتان ئەوە بزانن. ناشمانەوێ بە زمانێکی تری جگە لە زمانی نەتەوایەتیمان لەگەڵتاندا بدوێین. هەروەها ئێمە قایل نابین سامانمان بۆ ڕاکێشانی هێڵە ئاسنینەکان و خەرجی هێزە سەربازییەکان بەفیڕۆ بدەن، لەبەر ئەوەی ئێمە ئەوە بە پێویست نازانین. ڕەنگە ئێوە لە ڕووسەکان بترسن، بەڵام ئێمە نەخێر ناترسین. کاتێک کە هێن، ئێمە خۆمان مشووریان دەخۆین. ئەگەر تا ئەو دەمە ئێوە لە وڵاتماندا مابوون، ئەوا پێکەوە پێشوازیان دەکەین. ئێمە نامانەوێت کوتاڵێک بەکاربهێنین کە لە ئەوروپا دروستکرابێت، بەڵکو دەمانەوێت ئەو کوتاڵە نیشتیمانییە بەکاربهێنین کە بە شێوازی تایبەت خۆمان دروستی دەکەین. هەروەها ئێوە ناتوانن مرۆڤێک لە مانشستەر و یەکێکی دیکە لە هەند دابنێن، تەنها کاتێک دەتوانین پێکەوە کاربکەین کە بەرژەوەندییەکانمان یەکبگرنەوە. من ئەم قسانەتان لە سۆنگەی فیز و لەخۆباییبوونەوە بۆ ناکەم. ئێوە خاوەنی تواناگەلی سەربازی بێ شومارن و گەشتی گەلەکانتان بێ هاوتان. ئەگەر بمانەوێ بە چەکی خۆتان لە دژتان بجەنگین، توانای ئەوەمان نابێت. بەڵام ئەگەر بەو مەرجانە قایل نەبوون کە باسم کرد، ئەوا دەست لە نواندنی ڕۆڵی حوکم بەسەر داکراو هەڵدەگرین. ئێوە دەتوانن پێشێلمان بکەن و بە بۆمبەکانتان پارچە پارچەمان بکەن. ئەگەر بە پێچەوانەی ویستی ئێمەوە ڕەفتار بکەن، ئەوا لە کارەکەتاندا دەستگیرۆییتان ناکەین و بێ ئەمەش ناتوانن هەنگاوێک پێشڕەوی بکەن. ڕەنگە مەستی دەسەڵات واتان لێ بکات پێکەنینتان بەو قسانەم بێت کە من دەیکەم. هەڵبەت ئێمە ناتوانین بە یەکجار گرتی خایەڵەکانتان بدەین بە دەمباوە، بەڵام ئەگەر پیچێک ئابڕوومان تێدا هەبێت، ئەوا هەر زوو دەبینین ئەو مەستییانەتان بەرەو خۆکوژیتان دەبات و قاقای پێکەنینتان بە قسەکانمان زادەی خەیاڵ بردنەوەیە. ئێمە لە ناخی دڵمانەوە ئاواتەخوازین بگەڕێینەوە بۆ ئامێزی گەلێکی ئاییندار، چونکە وڵاتەکەمان کانگای ئایینەکانە. ئەوەی گرنگە ئەوە نییە کە بۆچی ئێمە پێکەوە لێرەین، بەڵکو گرنگ کەڵکوەرگرتنە لەو بوونە هاوبەشەمان بۆ هاوکاریکردن لە پێناوی ئامانجێکدا. ئەوانەی کە لە ئینگلتەراوە هاتوون بۆ نیشتەجێبوون لە هەند، نوێنەرانی ڕاستەقینەی گەلی ئینگلیز نین. هەروەها ئەو هندیانەش نوێنەرایەتی گەلی هند ناکەن کە بوونەتە ئینگلیزی. گەر گەلی ئینگلیز لەو کردەوانە بەئاگا بوایە کە ئێوە لە هنددا دەیکەن، بەرهەڵستی زۆرێک لە کردەوەکانتانی دەکرد. گەلی هند تەنها کەمێک پەیوەندی لەگەڵتاندا هەیە. گەر بتانەوێ دەست لە بەناو شارستانیەکەشتان هەڵبگرن و هۆشیارانە، کتێبە پیرۆزەکانتان بخوێننەوە، ئەو دەمە دەزانن کە هەموو داخوازیەکانمان داخوازی گەلی بەجێن. مانەوەتان لە هند بەندە بە جێبەجێکردنی هەموو ئەو خواستانەوە. ئەگەر بشمێننەوە ئەوا زۆر شتمان فێر دەکەن و ئێوەش لە لایەنی خۆتانەوە زۆر شت فێر دەبن. لەم کارەشدا خێری بۆ ئێمە و بۆ ئێوە و بۆ جیهانیش تیادایە. بەڵام ئەوە تەنها سەروەختێک مەیسەر دەبێت کە پەیوەندیەکانی نێوانمان لەسەر بناغەگەلێکی ئاینی دابمەزرێنین. خوێنەر، ئەدی چی بە میللەت دەڵێیت؟ گاندی، میللەت کێیە؟ خوێنەر، میللەت ئەوانن کە بە درێژایی گفتوگۆکەمان مەبەستمان بوون. ئەوانەی کە شارستانێتی ئەوروپی ژیانی لێتاڵ کردوون و تامەزرۆی سەربەخۆیین. گاندی، کەواتە پێیان دەڵێم تەنها ئەو کەسانەی کە خۆشەویستی لە نێو دڵیاندا هەیە دەتوانن بەبێ سڵکردنەوە و بەدەنگی بەرز ئەوە بدەن بە گوێی ئینگلیزدا کە پێشان ئاماژەم بۆ کرد بۆ ئەوەی بەوە قایل بکرێن کە شارستانێتی هندی شارستانێتیەکی باڵاترە و شارستانێتی ئەوروپی چیتر نییە جگە لە ئاگری پەڵاش و وەکی زۆربەی ئەو شارستانێتانەی دیکە کە پێش ئەو هەبوون بەرەو لەناوچوون دەچێت. تەنها ئەو کەسانەی کە هێزی ڕۆح لە ناخیاندا نەشونمای کردووە لە بەردەم هێزی دڕندانەدا دەچەمێنەوە و لە بەکارهێنانی سڵ دەکەنەوە. ئەوانە تاڵاوی پێکی ژاری شارستانێتی نوێیان نۆشیوە و بەدەست بارودۆخی هەنووکەوە ئازار زۆر دەچێژن. ئەگەر تاکە هندییەک هەیە ئەو تایبەتمەندیانەی بەسەردا بچەسپێت با بە دەنگی بەرز ئەوە بدات بە گوێی ئینگلیزدا کە باسم کرد ئەو دەمە بۆی دەردەکەوێ کە ئەوان ناچار دەبن گوێی بۆ ڕادێرن. ئەوەی کە گوتم عەرز و حاڵ نییە بەڵکو گوزارشتە لە دۆخی دەروونیمان چونکە ئێمە نەک هەر بە داواکردنی پەتی بەڵکو بە سەندن ئەوە دەست دەخەین کە دەمانەوێت بۆ ئەنجامدانی ئەو کارەش چالاکیەکی زۆر پێویستە هەر بۆیە دەبێت بەو جۆرەی لای خوارەوە هەڵسو کەوت بکات یەک تەنها لە کاتی ئەو پەڕی پێویستیدا زمانی ئینگلیزی بەکاربهێنێت دوو گەر لە یاساناسان بوو باواز لە پیشەکەی بهێنێ و فێری چنینی دەستی بێت سێ ئەگەر لە یاساناسان بوو، زانینەکەی بەر لە ئینگلیز بۆ ڕۆشنگەرکردنی گەلەکەی بەکاربهێنێت. چوار، گەر لە یاساناسان بوو، لە مشتومڕەکاندا بەشداری نەکات و پەنا بۆ دادگاکان نەبات، بەڵکو هەلی ئەوە بۆ خەڵکی بڕەخسێنێ کە سوود لە ئەزموونەکانی وەربگرن و داوایان لێبکات شوێنپێی هەڵبگرن. پێنج، گەر لە یاساناسان بوو قایل نەبێت ببێت بە قازی، هەروەها بوونیش بە پارێزەر ڕەت بکاتەوە. شەش. گەر پزیشک بوو دەست لە پزیشکی هەڵبگرێ و باوەڕ بەوە بهێنێ کە گرنگیدان بە ڕۆح زۆر لە گرنگیدان بە جەستە باشترە. حەوت. گەر پزیشک بوو لەسەر هەر ئایینێک بوو دەرکی ئەوە بکات کە باشتر وایە نەخۆش بێ وەک لەوەی بەهۆی تاقیکردنەوە گەلێکی قێزەونەوە چاک بێتەوە کە لە قوتابخانە پزیشکیەکانی ئەوروپادا لەسەر ئاژەڵان ئەنجام دراون. هەشت. ئەگەر چی پزیشکە فێری پیشەی چنین بێت گەر نەخۆشێک هات بۆ لای هۆی نەخۆشیەکەی پێ بڵێت لە جیاتی ئەوەی دەرمانی بێ کەڵکی بداتێ، ئامۆژگاری ئەوەی بکات کە پێویستە نەخۆشییەکە ڕیشەکێش بکات، چونکە دەستگیرۆیی ڕاستەقینە و کاری چاکەی ڕاستەقینە ئەوەیە. نۆ. تەنانەت ئەگەر دەوڵەمەندیش بوو، نابێت سامانەکەی ڕێگای ئەوەی لێ بگرێت دلێرانە و بێ ئەوەی لە کەس سڵ بکاتەوە، ئەو بۆچوونانە دەرببڕێت کە بە ئەندێشەیدا دێن. دە، ئەگەر دەوڵەمەند بوو سامانەکەی بۆ کڕینی تەونی چنین تەرخان بکات و خەڵکی بەوە هان بدات کە نموونەیان دەربارەی پێویستی بەکارهێنانی ئەو شتانە بۆ بهێنێتەوە کە بە دەستی خۆی دروست دەکرێن. یانزە، وەکی هەموو هندییەک پێویستە لەسەری ئەوە بزانێت کە کاتی تۆبە کردن و لێبردن و ڕەشپۆشین هاتووە. دوانزە، وەکی هەموو هندیەک پێویستە لەسەری ئەوە بزانێت کە سەرکۆنەکردنی ئینگلیز کەڵکی نییە و ئێمە خۆمان لە بوونیان لە وڵاتەکەمان بەرپرسیارین و تەنها کاتێک وڵاتەکەمان جێ دەهێڵن و شێوەی لەمەڕ ژیانیان دەگۆڕن کە ئێمە خۆمان پێشبکەوین. سیانزە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە لە قۆناغی پرسە و پەژارەدا ناشێ شوێن خۆشی و ڕابواردن بکەوین. مادامەکی ئەو دۆخە بەرکەماڵە، ئەوا بەندیخانە و مەنفا باشترین شوێنن بۆ نیشتەجێبوون و مانەوە. چواردە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە خۆدزینەوە لە بەندیخانە بە هەر نرخێک بێت بۆ هێشتنەوەی پەیوەندی لەگەڵ میللەتدا هەڵەیەکی گەورەیە. پانزە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە کارکردن لە قسەکردن باشترە و ئەرکی سەرشانی ئێمە ئەوەیە کە بێ سڵکردنەوە و بە چاوپۆشی لە ئەنجامەکان لەوەدا ڕاستگۆبین کە بیری لێدەکەینەوە و باوەڕمان وابێت کە تەنها ڕەفتارێکی لەم جۆرە دەرفەتی ئەوەمان بۆ دەڕەخسێنێت خەڵکانی تر بەو قسانە قایل بکەین کە دەیانکەین. شانزە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە تەنها ئازار ڕزگار و ئازادمان دەکات. حەڤە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە دوورخستنەوەی تاهەتایی بۆ دوورگەکانی ئیدمان بەس نییە بۆ تۆبەکردنمان لە پشتیوانیکردنمان لە شارستانێتی ئەوروپا. هەژدە، پێویستە لەسەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە هیچ دەوڵەتێک بەبێ ئازار نابێتە دەوڵەتێکی مەزن، هەروەها تەنانەت لە دۆخی جەنگیشدا ئازایەتی ڕاستەقینە بریتیە لە توانای بەرگەگرتنی ئازار نەک کوشتنی کەسانی دیکە. چەند شایستەیە کە ئەوەش لە بەرەنگاری نەرێییانەدا بێت. نۆزدە، پێویستە لە سەری وەک کەسانی تر ئەوە بزانێت کە ئەوە لە نیشانەکانی خلیچی و تەمبەڵییە. چاوەڕوانکردنی کارێک بکرێت کە کەسانی تریش دەیکەن پێویستە و کارە بکەین کە بەڕاستی دەزانین پێویستە خەڵکانی تریش چاو لە ئێمە بکەن کاتێک کە ئەو ڕاستیان بۆ دەردەکەوێ و ڕێگەیان بۆ هەموار دەبێت سەروەختێک کە ئارزووی خواردنی شیرەمەنی دەکەم چاوەڕێی ئەوە ناکەم تا خەڵکانی تر ببینم دەیخۆن کارکردنیش لە پێناوی میلەت و بەرگەگرتنی ئازار لە پێناوی میلەتدا پێویستەوەکی شیرینەمەنی تەماشا بکرێت بەڵام لەگەڵ ئەوەشدا ئەگەر مرۆڤ لەژێر فشاری دەرەکیدا ئازاری چەشت مانای ئەوە نییە کە بەڕاستی ئازاری چەشتووە خوێنەر ئەوەی تۆ دەیڵێیت پڕۆگرامێکی تەواو کامڵە، بەڵام کەی هەلی ئەوە بۆ هەمووان دەڕەخسێت کە جێبەجێی بکەن؟ گاندی، هەڵەی تۆ لە بیرکردنەوەتدایە لە هەمووان. من و تۆ وەک کەسانی تر نین. با هەر کەس ئەرکی خۆی جێبەجێ بکات. ئەگەر من لە خۆمەوە دەستم پێکرد و ئەرکی خۆمم جێبەجێ کرد، ئەو کاتە لە توانامدا دەبێت خزمەتی کەسانی دیکەش بکەم. پێش ئەوەی جێت پێڵم مۆڵەت بەخۆم دەدەم ئەو شتانە کورت بکەمەوە کە ویستم پێتی بڵێم یەک سربەخۆی ڕاستەقینە بە جڵەوکردنی خۆت دەست پێ دەکات دوو لە ڕێگای بەرەنگاری نەرێیانەوە واتە لە ڕێگەی هێزی ڕۆح یا هێزی میهرەبانی بە سەربەخۆیی ڕادەگەین سێ بۆ ئەوەی بتوانین ئەو هێزە بەکاربهێنین پێویستە سربەخۆیی ئابووری لە هەموو ڕووەکانیەوە پراکتیزە بکەین چوار پێویستە نەک لە بەرخاتری بەرهەڵستیکردنی ئینگلیز یاخود لە پێناوی تۆڵەسەندنەوەدا بەڵکو بە هاندەری ئەرکی سەرشان کار بکەین. بەم جۆرە تەنانەت ئەگەر ئینگلیس ئەو باجەش لابەرێت کە لەسەر خوێ دایناوە و سامانەکەمان بۆ بگەڕێنێتەوە و ناوەندە هەستیارەکانی کارگێری دەوڵەت چۆڵ بکات و لەشکر و سوپاکانی لەسەر خاکمان بکشێنێتەوە بەڵام ئێمە جارێکی تر بەرهەمەکانی بەکار ناهێنین و بە زمانەکەی نادوێین. پێویستە لەسەرمان ئەوە بزانین کە ئەو شتانە بە سروشتی خۆیان زیانەخرۆن هەر بۆیە ئێمە نامانەوێن من قینم لە ئینگلیس نییە بەڵکو لە شارستانێتەکەیان بەقینم هەروەها پێم وابێ ئێمە واژەی سربەخۆیی بەکاردەهێنین بێ ئەوەی بیر لەوە تا ڕاستەقینەیەکەی بکەینەوە منویستم واتاکەی بەو چەشنەی کە تێی دەگەم شرۆڤە بکەم دەشتوانم بە ویژدانێکی ئاسوودەوە بڵێم هەر لە ئێستاوە ژیانی خۆم تەرخانی دەستەبەرکردنی ئەو سەربەخۆییە دەکەم.